بۆیە هەڕەشەی من لە دژیان هاتە دی. ئەفعەینا بالخەلق الأول بل هم فی لبس من خلق جدید. جا ئایا ئێمە لە دروستکردنی یەکەم جاردا دەسەوسان بووین تا نەتوانین زیندووتان بکەینەوە؟ وە بە دڵێکی ڕوو لە خواوە گەڕابێتەوە بۆ لامان. ادخلوها بسلام ذلک یوم الخلود. دەوترێ هەمووتان بڕۆنە ناو بەهەشتەوە دڵنیا و بێ ترس بن لە سزا و ناخۆشی، ئەم ڕۆژە ڕۆژی ئێجگاری و نەمریە. کەوایە تۆ بەم قورئانە ئامۆژگاری ئەو کەسە بکە کە لە هەڕەشەی من دەترسێ.